لاپەڕە سێ سەد و هەشتا و سێ. گەلێک بیروڕای ناکۆک دەربارەی چامە هۆمیرۆسییەکان سەریهەڵداوە. ئەو پرسیارانەی کراون ئەوەیە، کەی، لە کوێ، چۆن. ئەلیازە و ئۆدێسا نووسراونەتەوە. ئایا لە دانراوە پێشترەکانیەوە وەرگێڕاوە؟ ئایا دانەری ئەلیاز و ئۆدێسا هەمان کەسن؟ ئەم پرسیارانە هەندێک گریمانان لە بەردەستدا دادەنێ، ئەویش ئەوەیە، ڕەنگە زەلامێک بە ناوی هۆمیرۆسەوە هەر نەبووبێ. ئەم دوو چامە ڕەنگە دەماودەم گۆڕابن و لە سەر زیاد کرابێت یان چەند کەسێک کۆیان کردبێتەوە و بڵاویان کردبێتەوە. ئەمجا ئەم چامانە هەڵبژاردەی جۆراوجۆری ئەوانە بن. ئەو زانایانەی کە لەم کێشەیان کۆڵیوەتەوە لە سەر هیچ گوشادێک پێک نەهاتوون. لەمانەوەڕا چەند گریمانێک دەتوانین پێشنیار بکەین، یەکێک لەوانە ئەوەیە یەک دانەر هەبێت بۆ ئەلیاس کە زۆر نایابە و ڕێی تێناچێت لیژنەیەک داینابێ، گەلێک هونەر لە کۆندا بە شێوەی کورتەچامە نووسیویانە، بەڵام هۆمیرۆس ئەو چامانەی ڕێکوپێکی کردوون و ڕیزی کردوون و بۆی زیاد کردوون، فووی بلیمەتی و هەڵکەوتوویی و بێهاوتایی خۆی پیاکردووە. لەوانەیە هەر هەمان پیاو دانەری ئۆدێسەیش بێت، چونکە وەیەکچوونی ئەم دوو چامەیە هەر زۆر گەورەیە لەگەڵ ئەوەیشدا شتێکی ئەوتۆ لەبارەی هۆمیرۆس خۆی نازانین تەنها ئەوە نەبێت ئەڵێن گوایە کوێر بووە. ئەم دوو چامە پێکهاتوون لە نزیکەی بیست و هەشت هەزار دێڕ. وا دەردەکەوێ لەم دوو چامەیەدا کە کێری زگماک نەبووبێ، بەڵکوو ماوەیە بە چاوساغی ژیاوە و دوو چامەکەی نووسیوەتەوە ئینجا کێر بووە. سەبارەت بە ناوبانگی هۆمیرۆس لەوانەیە دیسان چەند پرسیارێک بەرەوڕوومان بێتەوە کە بۆچی ئاست و پلەیەکی وای لەم لیستەدا دراوەتێ؟ جگە لەوەی کە مشتومڕێکی زۆریش هەیە لە نێوان ناوبانگی و کاریگەری لە نێو مەردومدا. هەرچەندە نووسراوەکانی لە خوێندگاردا دەخوێنرێن، بەڵام لەگەڵ ئەوەیشدا کەم کەس هەیە بیخوێنێتەوە. گەر بەراوردی بکەین بۆ نموونە لەگەڵ شکسپیردا، دەبینین چامە و شانۆگەرییەکانی هێشتا سەرنجی زۆر لە خەڵک و سەیرکەران ڕادەکێشن. زیاتر لەوەیش کە زۆر لە کۆڕە وێژەییەکان و هونەرییەکانی ئەم سەردەمە سەودای کارنامەکانی هۆمیرۆسن. بە پێچەوانەی شکسپیر و بنیامین فراگبین و عومەر خەیامەوە، دۆخێکی زۆر مەزنی هەبووە بۆ سەر گەلانی یۆنان لە کۆندا بەوەی کە کاری کردووەتە سەر زۆر لە هەڵوێستە ئایینیەکان و خووڕەوشتی مەردوم. زۆر لە سەرکردەکان حەزیان بە کارنامەکانی هۆمیرۆس کردووە، هەتاوەکو دەڵێن، گوایە ئەسکەندەری گەورە هەمیشە دووچامەکەی هۆمیرۆسی پێ بووە لە پەلاماردانەکانیدا. گرنگتر لەمانە، کاریگەری باڵای هەبووە بۆ سەر زۆربەی بوێژان و نووسەران و شانۆگەرانی وەک، سۆفۆکلیس، یۆریبیدس، ئەرستۆ هەروەها بۆ سەر نووسەرانی ڕۆمانی، فراجیل، کە بە یەکێ لە مەزنترین نووسەری ڕۆمان دادەنرێ، نووسراوە نایاب و بە پێزەکەی بە ناوی ئینیاز ی داناوە لە سەر هەمان شێوازی ئەلیازێە.